گشت زیندەوەر و ڕووەک و بوونەوەر دەکەونە گەش کەشی دڵداری و زەماوەن و زۆربوون. کانیاوەکان دەتەقن، خوێنی ناو دەمارەکان تەڕ دەبنەوە. ئاووهەوا لە دۆخی سەرماوسۆڵەوە دەگۆڕێت بۆ کەشوهەوایەکی نە سارد و نە گەرم. کوردستانی نیشتمانی کوردان، دەبێتە بووکێکی جوان و ڕازاوە، خێزانەکان بەردەم زۆپاکان بەجێ دەهێڵن و بە جلوبەرگی تازە و جوانەوە لە ماڵ دەڕۆنە دەرەوە و بە خواردنی کوردەوارییەوە کاتێکی خۆش بەسەر دەبەن و ئێوارە دەگەڕێنەوە. قورئانی پیرۆز ئاماژە بەم وەرز و جوانییە دەکا، دەفەرموێ، انما مثل الحیاة الدنیا کماء انزلناه من السماء فاختلط به نبات الارض ژیانی دنیا لە چی دەچێ لە ئاوێک دەچێ لە ئاسمان هێنامانە خوارەوە درەختەکە و گژوگیا و بەروبوومی ئەرزمان پێ سەوز کرد لەوەی کە خۆتان دەیخۆن لەوەی کەوا ئاژەڵەکانتان دەیخۆن هەتا کاتێک حتا ئیدا ئەخەدەتی الارض زخرفها زەوی ئەگاتە قیمە و لوتکەی خۆ ڕازاندنەوەی بینێکی تر سەیریکەن دە پانزە ڕۆژی تر گوڵاڵە و ئەفەرمێ، وان الآخرە لهی الحیوان، ژیانی قیامەت ژیانی ڕاستەقینەیە، خۆشی و جوانی دنیا بڤە و قاچاخ و حەرام نییە، خوا دەفەرموێ، قل من حرم زینە اللە التی اخرج لعباده والطیبات من الرزق ئەی خۆشەویستەکەم محمد المصطفی پێیان بڵێ من حرم زینە اللە، کێ ئەتوانێ جوانیەک خوا حەڵاڵی کردوو ئەو حەرامی بکا؟ زینە اللە التی اخرج لعباده، خوا ئەو جوانیەی دروست کردوە بۆ بەندەکانی، بەندەی مسوڵمان و بەندەی کافر، والطیبات من الرزق، خواردنی پاک و حەڵاڵ خوا دەری هێناوە. قل هی للذین آمنوا فی الحیات الدنیا پێیان بڵێ ئەمە لە دنیا بۆ ئیماندارانە لەگەڵ بێ ئیمانەکانە خالیسەتەن یوم القیامە بەڵام لە قیامەتە بەس بۆ ئیماندارە بێ ئیمان تامی ناکە كذلك نفصل الآيات لقوم يعلمون ئاەتەکانم بەیان دەکەم بۆ کەسانێک کەوا بزانن سەلیقەیان هەبێ هۆشیان هەبێ خوا دەفەرمێت بڕۆن و بگەڕێن و سیر بکەن قل سیر و فی الأرض قل انظروا ماذا في السماوات والأرض سەیری ئاسمانەکان و زەوی کەن کەواتە لە ماڵ دەرچوون سەیرانکردن گەشتکردن جلی جوان لەبەرکردن خواردنی خۆش دروستکردن حرام نییە مباحە حەڵاڵە بۆیە ئەهلی دین نوێژخوێنان خواناسان نابێ وەڕەز بن لەوەی گەلەکەیان لە خۆشیا بێ من بە ئێواڵێم ئایا حەزەکە نێمە دایمە لە ژێر ڕاجیمەی ئێران و کیمیاوی عێراق و قەسفی تەیارەی تورکیا بین ئایا هەندێک کەس حەزەکە ئەم میلەتە هەر لە ژێرزەمینا بێ هەر ڕەشپۆش بێ ئەوە چ زەوقێکە ئەوە چ زەوقێکە ئەو ڕۆژەی مردومان لێ ئەمری هەر بگرین ئەو ڕۆژەی بووک ئەێنین هەر بگرین بە چ پێودانگێک ئەمە ئەپێورێ نا ئەبێ زەوقتان سەلیم بێ ئەبێ دڵتان فراوان بێ ئەبێ حلمتان هەبێ تەنانەت کاتێک ئافرەتێک ئەبینی خۆی ڕازاندووەتەوە قژیشتی بەرداوەتەوە ئەبێ هەر بە سەبر بی چونکە ئەو خوا دروستی کردووە ئەو قژە خوا داوێتی پێی ئەو جوانیە خوا پێی بەخشیوە خوا ئەیبینێ بێ ئەمری خواکە خوای گەورە و پەروەردگار نادا لە زەوقی تۆی داناوە نەدەی لە زەوقی بەس ئەگەر توانی و ئامۆژگاریەکی بکەی بیری بخەیتەوە ذەکیر بیری بخەیتەوە یانی کارگە و دوکانم هەیە یانی باخ و بێستانم هەیە ئیسا خەڵگەیە ئاوایە ڕێک دوو ملیۆن وەرەگرێ ڕانی هەیە باخی هەیە دوکانی هەیە ڤێلای هەیە هەموو ماڵێکی هەیە ئەو پیاوەشتی هەموو جۆرە ماڵێکم هەیە پێغەمبەری خوا فەرمی دەمادەم وایە خوا حەز ئەکا ئاساری نیعمەتەکەی ببینێ بەسەر بەندەکانیوە تۆ بۆ ئاوا کردووە لە خۆ بۆ قنج و قید نیت بۆ کز و کوێری پێرێ میوانێکم هەبوو لە شاری مەریوانەوە لە خزمەتی ئابووم زۆر لە ناو باس و خواسا قسەی خۆشی زۆر بۆ کردین وتی باوکم لە قسە خۆشیە ڕقەمی قیاسی بڕیوە وتم یەکێ لە قسە خۆشەکانی وتی باوکم ئەڕوا بۆ دێیەک بۆ ماڵێک ماڵەکە زۆر دەوڵەمەنە بن لە حەد بەدەر پیاوەکە سەد سەر حەیوانی زیاتر ئەبێ باوکم ڕێیەکەوێتە ماڵیان بووکی ماڵەکە وەختێ باوکم ئەڵێ ئەڕۆم ئەمەوێ بڕۆم بووکی ماڵەکە ئەڵێ چەند تمەنێکی وڵاتی ئێران ئەمە تەبعەن لەوانەیە 6 ساڵ لەمەوە پێشەم ڕووداوە ڕویا بێ نەگەڕێن بە دوای ناوەکەی هەر بە جدی حەفتا سا ڵەوانەیە ببێ شەست ساڵە بێ وتی ئا ئەم پارانەت ئەدەمێ تخوا ئەگەر چویتۆ بۆ دێکەی خۆتان ڕێکەوتە ئێرە نیو کیلۆ گۆشتم بۆ بکڕە تۆزێ گۆشتم بۆ بکڕە ئەڵێ باوکم زانیم ئافرەتە ڕێزم هەیە لە بە جەنابان بێزووەکە دیارە سکی هەیە و بێزووەکە وتم پارەکانی هەڵگرە بەسەر چاو بۆ تێنم ئەڵێ نان خورا و شەو خەوتین باوکم چووە دەرۆ مەعزەرەتم هەیە بە ناوی سەراوچوون چوو لە ناو گەلەخانەکە یەک شەکی جوانی گرت چەقۆیە تیژی پێ بوو سەری بڕی بەجێ هێشت هاتۆ خۆی کرد بە خەوتو بەیانی ژنگەل چوون مەڕ بدۆشن ڕان وتی باوە ژنەکەوتی پیاوەکە شەکە فڵان سەر بڕاوە نازانم وتی چۆن تی بەرێ وەڵا کێ بوو بەو کێ بوو بێ ئەوانە وتی وەڵا منیش لەم گرمە گرما خەبەرم بووە و وتمەوە چییە وتیان وەڵا حیوانێکمان ئاوا ئاوا وتی حاجی مەیکە بەهرا بە ساحب ماڵەکە مەیکە بەهرا با کەس نەزانێ بزانن کێیە پرسیارتان لەکە ئەڵێ حیوانتان سربڕاوە ئەو ئەو کەسەیە وتی وەڵایی ڕاست ئەکەی. ئێ وتی تازە خۆ سەر بڕاوە خۆ نابێ بۆن بکا با پاکی کەین. وتی باوکم چەقۆی دەرێ ناو پاکی کرد وتی دەستی قەساوی مەیە گەر ئیجازەیە. وتی وەڵا حەیوانەکەی پاک کرد و ئینجا لەدلەتیان کرد و ئینجا مقەڵیان دانا و ئینجا گۆشتی برژان ساحەب ماڵەکە وتی فەرموو. وتم، قەسەم بەخوا تا ئەو ژن و مناڵە تێر نەخۆن ناچێتە سەر زمانی من. وتی، لەوەی کە زۆر زۆر نایاب بوو، دوو دانە شیشم برژاند و دام بە بووکەکە. وتی، ئیتر ئەو بووکە نییە، خەریک بوو ئەفڕی. بەجێم هێشتن. وتی، دوای بیست ساڵ ئەو پیاوە ڕێی کەوتە ماڵی ئێمە. وتم، فڵانی؟ وتی، بەڵێ. وتم، حەقێکە وا وەلامە گەردنم ئازا کەی؟ وتی چیە؟ وتم بەو کەسەی حەیوانەکەی سەربڕی نەو دۆزیوە وتی نەوەڵا وتی من بووم تخوا گەردن مازاکە یا ئەمە پارە وتی دەی بۆ وتی تۆ زۆر پیسکە بووی چڵکن بووی ژن و مناڵەکە و لە ناو سەو سەر حیوانە نەتەتوانی ساڵی دوو حیوان سەر بڕی وتی پەنجەی خۆی گەزوتی خۆزگایە ئەو کاتە ئەم نەسیحەتەوە بکردمایە بەڵام فایچێ لە دەستم دەرچوو جادی قەت بن سەد سەر حەیوان لە حەوشەتا بێ بەڵام مناڵەکان حەزیان لە گۆشت بێ و نەیژوێرن داوای بکەن خوا حەس ئەکا شوێنەواری نیعمەتەکانی بەسەر بەندەکانی وە دیار بێ حەیوانداری گۆشتی پاک شیری پاک ماستودۆی چاک سربڕینی شەک و بزن و شتیری چاک ئەوە ئەوە دەرکەوتنیەتی بارحاڵ خوا فەرمێ کلو وەشڕەبو ولا تسرفو إنه لا يحب المسرفين بخۆن حەڵاڵ بخۆنەوە حەڵاڵ بەڵام زیادە ڕەوی مەکەن چونکە ئەو کەسانەی زیادە ڕەوی ئەەکەن خوا خۆشی ناوێن بپۆشن، جلوبەرگ، وتەصدقو، خێریش بکەن، بەڵام فیز مەکەن، زیادەڕەوی مەکەن، خوای گەورە پێی خۆشە ئاساری نیعمەتەکانی بە بەندەکانیەوە ببینێ. منیش دەڵێم هاوڵاتیانم گەلی کوردی مسلمانی خۆشەویستم گەلی کوردی مەزڵوم ئەی ئەو گەلەی زیاتر لە سەد ساڵە هەر ڕادەکەی خۆت دەشاریتەوە بەدوای ئەشکەوت و ژێرزەمین و گیران و کوژران و کیمیاباران و ئەنفالکران و زیندەبەچاڵکران بەشتانە بڕۆن بۆ گەشت بڕۆن بۆ سەیران خواردنی پاک و حەڵال بەرن لەگەڵ خۆتان جلوبەرگی تازە و جوان لەبەر بکەن بەڵام تکایە ئاگاتان لە ئادابەکان بێ، ئادابە ئیسلامییەکان، ئادابە گشتییەکان، ئادابە یاساییەکان. کەواتە هەر کەسێ بڵێ بەخوا من پیاوی دەرودەشت نیم و تاقەتی ئەم بەزم و بالۆرەمە نییە، ئەوە بێزەوقە. ئەوە لە زەوقی لە زەوقی ڕەسولوڵا ناکا ئەوە لە گوێی قورآانی نەکردووە ئەوە لە گوێی فەرموودەی پێغەمەری نەکردووە ئاگاتان لەم خاڵانە بێ یەک ئاگاتان لە خوا بێ چونکە هەموو شتێکمان بەدەستی خوایە و لە خواوەیە نوێژ و تاعەتتان نەفەوتێ لە سەیران لە سەیرانیش خوا بە حازر بزانن بڵێن ئەمان بینێ کە بینیتی ناتانی تاوان بکەی ناتانی هەڵە بکەی دوو خۆتان لە خواردنی حرام و خواردنەوەی حرام و جلوبەرگێک حرام بێت بپارێزن با خواردنەکەتان حرامیتیان نەبێ خواردنی بێ شەرعی لەگەڵ خۆتانا مەبەن عرەق و نێرگەلە و ئەو شتە پیسانە مەبەن لەگەڵ خۆتانە جلوبەرگێک کە ناشەرعیە لەبەری مەکەن جلوبەرگی کوردی زۆر جوانە زۆر ڕەسەنە زۆر پەسەنە بەڵام بەداخەوە هەندێک بە ناوی ئەوانەی کەوا دیزایینی جلەکەن جلوبەرگی پیاوانە و ژنانەی کوردیان شێواند خۆتان لە زیاد خاڵی سێم خۆتان لە زیادەڕەوی ماڵ زیادەڕەوی و ماڵپژاندن و پارە بە فیڕۆدان بپارێزن بڕۆن بۆ سەیران ولا تسریفو بەس ئیسراف نەکەی ئاگاو لە جەڵدە بێ هەرتێی مەکە مەشکە ڕەش هەرتێی مەکە مەشکە ڕەش ژەم هەڵ ناگرێ وەفای نییە بەیانی مەلا بانگان تا عیشا بیکە بە دەمیوە نیو سەعات برسی بوو دەسەکە بە بۆڵە بۆڵ پێغەمەری خوش لە فەرمێ خی گەورە حرامی کردووە ئیضاعەت المال ماڵزایەکردن چوارەم خۆتان لە مادە سەرخۆشکەرەکان بپارێزن تا سەر و ماڵ و دینتان تیا نەچێ و نەبنەوە هۆی گرفتاری بۆ خۆتان و هاوڵاتیانی تر گەنجە خۆشەویستەکان ئەوانەی لێرەن الحمدللە ئەهلی عەرەق و مەشروب نین بەڵام ئەوانەی لە دەرەوەن ئومێ دەکەم سەیری فەیسبوکەکەم بکەن سەیری وتارەکەم بکەن ئیسیفادەی لێ بکەن زۆر گەنجمان بینی بە سەیارە بە سەرخۆشی بە سەریعی وەرگەڕا خێزانەکەی بەرامبەری خێزانێکی خۆی ئەوانیش تیاچوون و بوو بە ماڵوێرانی هەتاهەتایی سەیرانی لە بیری باوک و دایکی و بنەماڵەکەی بردەوە بۆ ئەبد خاڵی پێنجەم خۆتان لە کردار و گفتار و هەڵسوکەوتی نەشیا و نادروست دوور بخەنەوە کارێک کە عیبە مەیکە لەو سەرجادا لەناو ئەو پارکە لەو هاوینە هەوارە دامەنیشە بڕۆ بۆ سەر ئاو پیسی مەکە لە قەراقی جادەکە بیرە و عەرەق مەخۆ نێرگەلە مەکێشە هەر ئەی خۆی ئەی خۆی بێ ئەمری خوا ئەەکەی سنوور ئەبەزێنی بڕۆ کەنارێکەوە ئادابی گشتیەوە مەی شێوێنە داوای لێبردنەکەم کوڕ و کچ ئەبینی لەسەر جادە وازانە ئێرە سوید و نەرویجە باوەشیان کردو بە یەکا نابێت لە ناو باخی خەڵکە لە بنداری خەڵکە ناکرێ هینی حکومەتیش بێر ناکرێ ئەبێ ڕعاەتی ئادابی گشتی بکرێ تێکەڵی ژنان و پیاوانی نامەحرەم تاکبوونەوە لەگەڵ پیاو یا ژنی بێگانەن خۆتانی لێ پارێزن تێکەڵی نا دروست نییە خەڵوەت تەنایی لەگەڵ ژنێکە قورآانی پێ بڵێ دروست نییە قورآانی پێ بڵێ دروست نییە نەک سێڵڤی لەگەڵا بکڕی بگریت دروست نییە ژینگە بپارێزن شەخەڵ فڕێ مەدەن بەجێی مەهێڵن چەند عیبە چەند شوورەیە لوت و بسڕی دوایی لە جامی سیارەکەەوە کلینیکسەکە فڕێبیتە خوارەوە ئەیکێ کۆی کاتەوە ساردی بخۆی بتڵەکەی هەڵبەی جبس مناڵەکەت بیخوا هەڵیبدەی لە ماڵەوە پێیان بڵێ بڵێ بە عەلاگە شتان بۆیەنم کە بەشتان کرد عەلاگە خاڵیەکە دانێن هەموو کیفەکانی تێکەن هەموو کیسەکانی تێکەن هەموو بتڵەکانی تێکەن تا لە ماڵەوە ئەیخێنەوە حاویەکە حوتەم پارێزگاری ئادابە گشتیەکان بکەن لەسەر ڕێگا و لە بەرچاوی خەڵک وەک وتم تەنانەت حەڵاڵی خۆیشت ژن و مێردێ حەڵاڵی یەکن ناکرێ بڵێ حەڵاڵی یەکین لەو سەرجادە بە یەک و ڕاکشێن دەم خەنە ناو دەمی یەکتری کارێ بکەن کەوا ڕعاەتی ئەدەبی تیانە بێ خۆ حرام نییە پیاوێک ماچی ژنی خۆیەکە لەگەڵ خێزانی خۆیان ڕاکشاوە لەو سەرجادە و لەو هاوی بەڵام نا ئەدەب ئەدەب رێگە نادا لە عرفی ئێمە و دینی ئێمە و کوردەواری ئێمە خاڵێکی تر پارێزگاری پۆشتەی و پۆشینی جلوبەرگی کوردی ڕەسەن و شەرعی لەبەر ڕەزامەندی خوا و پاراستنی مۆرگی کوردەواری و میلەتی خۆتان بکەن کە باسی ئەو خوشکەم کرد ئەو کچەکەوە قژی پەخش کردووە خۆ تەژیعم نەکردووە ئەڵێ مەگەر یەکێ وای کرد مەچۆ بەگژیا بەڵام باوکان ئەبێ نەسیحەتی کچەکانیان بکەن پیاوەکان ئەبێ نەسیحەتی ژنەکانیان بکەن براکان ئەبێ نەسیحەتی خوشکەکانیان بکەن عاقڵانە و هێمنانە بڵێ کە ئەڕۆیتە دەرەوە عزیەتی خەڵک مەدە خەڵک تووشی گوناح مەکە پارێزگاری حیا حربەتی خۆت بکە جلێ لە بەرکە خەڵک بزانێت تۆ بە حیایت تۆ بە ڕێزی تۆ سەنگینی خاڵی نوێم لە هاتوچۆ دارچاوی یاساکانی هاتوچۆ بکەن پابەند بن بە خێرایی ڕێگە پێدراو نووسراوە چل کیلۆمەتر مەیکە بە پەنجا شەست کیلۆمەتر مەیکە بە هەشتا سەد کیلۆمەتر مەیکە بە سەد و بیست ڕچاوی خێرایی ڕێگە پێدراو بکەن با لە سەیرانی شۆ دێیتەوە و شەوگار درەنگە سایتی خۆت بگرە مەڕۆرە خەتی بەرامبەر سیارەکەت لەسەر جادە بەجێ مەهێڵە لەوانەیە تۆ کاتێ ئەڕۆی کەسی لێ نەبێ بە سیارەکە ئێوەی لێ لەسەر جادەکە بە جێی مێڵە بیخەرە کەنارێکەوە با ڕێگە نەگرێ هۆڕێن لێمەدە بۆق عیبە هۆڕێن لێدان شتێکی نەشیاوە نەفەری زیاد سوار مەکە قیتارت پێ نییە پیکابێکە یا قەمەرەیەەکە پێنج نەفەر تەواو. مناڵ لە سەیارە و لە دواوەوە دامەنێن خۆی و خانم لە پێشۆ فستق دەخۆن بنێش دەجوون مناڵەکانیش لە دواوەیە نا لە پڕێکیان دەکەوێتە خوارۆ ئۆستۆپی ئەگری ماڵی خۆت و یەکێکیش لە دواوە کاولەکەی دەیەم، بازاڕ گران مەکەن لەم بەهارە. بازاڕ گران مەکەن یعنی شت گران مەکەن کەم خۆری دایم خۆر بن نەڵی فرسەتە مەڵێ فرسەتە گۆشت سێ بخەیتە سەر لە دەوە بیکەی بە سیانزە و چواردە خەڵوس تەماتە میوە تۆزێ ویژدانت هەبێ وابزانە خۆت ئەیکڕی حەز ناکەی ڕبعێ کەمتر بوو دەنێ دەی تۆش وابە لەگەڵ خەڵکیە بزانە مشتری دنیاە بۆ لا دیان نایە ڕچاوی دڵی هاوسەرەکەت و مناڵەکانت کە پرسیاریان پێ بکە لە خۆتەوە بڕیار مەدە ئەڵغام، مەڕۆنە شوێنێک عەلامەتی مینی تیایە پاک نەکراوەتەوە. ئاگر، ئاگر مەکەنەوە، ئاگر مەنێنەوە با ماڵی خەڵکی وێران نەبێ. باخ و کشتۆکاڵی جووتیارەکان پارێزن. مەڕۆنە ناو باخی خەڵکی، مەڕۆنە ناو زەراعەتی خەڵکی. خاڵی دوانزە، چەک و تەقەمەنی، چەقۆ و خەنجەر و بۆکس لەگەڵ خۆتان مەبەن. ئەرێ بەڕاست تۆ بۆ جەبهە ئەڕۆی بۆ تەلوەرد یا بۆ سەیران ئەڕۆی کامیانە ئەگەر بۆ سەیران ئەڕۆی ئەبێ جلوبەرگی جوان و گۆشتی نەرمە و ناوکە کوولەکە و نازانم ساردی و ئەمانە و پێبێ ئەگەر بۆ جەبهە ڕۆی کەڵاشنکۆف و دەمانچە و ڕومانە و ئەوانە بەریقەی ناکا بەس تۆ لەوێ یەکێک پیاتە هەڵشاخە ڕت ئاوایەکی لێ بکەی و ماڵی خەڵکی کاولکەی نابێ لەبەرەوە چەک مەبەن لەگەڵ خۆتانە سیانزە بەخشین و دڵنەوایی هەژارانتان لەبیر نەچێ موچە باش بووە پاشەکەوت نەماوە ئێ کردمان ئەم مووچەی تۆ ئەگەر ملیۆنێکە تا دوێنێ شەش سەد وەرگرتووە ئێستا بۆتەوە بە ملیۆنێ کردمان حکوومەت هەر شەش سەدەکەوە داتێ ئێ پەنجا هەزاری بکە بەخێر دڵی ماڵێکی پێ خۆش بکە یارمەتی نەدارێکی پێ بدە بزانە خوا بەرەکەتی تێکایە تێی ناکە دڵی نەدارەکان خۆش بکەن پارێزگاری هەست و دڵی کەس و کاری شەهیدان و خاوەن پێداویستە تایبەتەکان و کەماندامەکان بکەن ئەگەر دراوسێکەتان سیارەیان نەبوو توانا چوونە دەریان نەبوو هاوکاریان بکەن و سەیرانەکەتان بکەن بە دوان و دڵی هاوسێکەت خۆش بکەن خوا ڕازی بکەن دڵنیام خوایش دڵی ئێوە خۆشەکا ئەوەندەی کەوا وەختەکە ئیجازەی پێدا و قڕگی منیش بەم ناڕەحەتیە زۆرم کرد لە خۆم ئەمانم بە پێویست زانی لە موتارەدا سەیران بکەین لەزەت لە بەهار وەربگرین نیعمەتەکانی خوا ئیسیفادە لێ بکەین بەڵام پارێزگاری ئادابەکان بکەین، خوا نەڕەنجێنین، ئەمە یەک، خەڵک ئەزیەت نەدەین، ئەمە دوو، یاسا پێشێل نەکەین، ئەمە سێ، سەیرانەکەمان نەکەین بە شیوەن، ئەمە چوار، و پارێزگاری لە حورمەت و کەرامەت و شەرەفی ئینسان هەر کەسێک ببێ و ئەوانەی لە دەورومەن دەورمانان پارێزگاریان بکەین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە سەرکەوت و سەرفرازمان بکەی خوایە لە مردوەکانمان خۆش ببە خوایە نەخۆشەکانمان شیفا بدە خوای ئیسلاحی حاڵی زیینەکان بکە خوایە ئاوی ڕەحمت کە بەسەر کێشەکانی ئەم وڵاتەدا گرفتەکانمان چارەسەر بکە یاڕب العالمین هەر کەسێ داوای دوعای خێری لێکردوین خوای ئەگەر نەخۆشە شیفای بدە ئەگەر بێ هاوسەر هاوسری باشی بدەێ ئەگەر بێ مناڵە مناڵی ساڵحی بێرێ ئەگەر کێشە و گرفتیانە چارەسەری بکە بۆیان ئەگەر ئەسیر و گیراویانەیە بەری